کتێبخانەی هێلین لە کتێبخانەی هێلیندا ئەمجارەیان پەرتووکی خۆشەویستی لە زمانی ئەفلاتونەوە دەخوێندرێتەوە ئەڤینی ئاسمانی و ئەڤینی زەمینی ئەی فیدروس بەڕای من تۆ بابەتی باسەکەت بە باشی ڕوونەکردەوە نابێت داوا لە ئێمە بکەیت کە بێمەرج مەدحی خوداوەندی عشق بکەین ئەگەر ئەڤین یەک جۆر بواە داواکەی تۆ بەجێ بوو بەڵام ئەڤین یەک جۆر نیە و جۆراوجۆرە. دەتوانن بیرسەری خوێندنەوەی پەرتووکی خۆشەویستی لە زمانی ئەفلاتوونەوە بن لە کتێبخانەی هێلیندا لەم کاتانەدا، دوو سی خولەکی نیوەڕۆ، حەفت و سی خولەکی ئێوارە، یەکی شەو. لە جیهانبینی هۆمەر هەتا جیهانبینی فەلسەفی، هۆمەریش وەک بیرمەندەکانی تر بە شوێن چۆنێتی ژیان و مردندا بووە و، ئەم بیرۆکانەی خۆی لە زمانی پاڵەوانی چیڕۆکەکانی و کردەوەکانیدا پێشانداوە. لە کتێبخانەی هێلیندا تەنها بیسەر بن. کتێبی خۆشەویستی لە زمانی ئەفڵاتونەوە وەرگێڕانی مەریوان غەریب خوێندنەوە زیینە محەممەد جێبەجێکاری هوەری ئاشتی عبدڕحمان سڵاتان لەبێت بیسەرانی خۆشەویست ئاسوودەین لەگەڵتانین لە کتێبخانەی هێلین بۆ خوێندنەوەی بەشی حوتەم لە کتێبی خۆشەویستی لە زمانی ئەفڵاتونەوە فەرموون لەگەڵمان بن. لە کاتێکدا کە لە منداڵی هەتا پیری ژیانی هەرگیان لەبەرێک زنجیرەیەک گۆڕانە لە جەستەی ئێمەدا دایمە ئیشی وێرانکردن و ئاوەدانکردنەوە بەردەوامە هەموو جەستە لە گۆشت و ئێسک و خوێن و موو بەردەوام ئەم حاڵەی هەیە، خوو و داوا و بۆچونەکان، خۆشیەکان و ئازارەکان، ترس و هیوا، هیچ کامیان ئەمڕۆ ئەوەی دوێنێ نیە و بەردەوام لە گۆڕان دایە، هەموو دێن و دەڕۆن. جێی سەرسوڕمانە کە لە زانستیشدا ئەم یاسایە حوکم دەکات، نە تەنیا لە زەین و بیری ئێمەدایە، کە زانستەکان کۆن دەبن و زانستی تازە جێیان دەگرنەوە، بەڵکو بەهۆی ئەوەوەیە کە ئێمەش لە دوو ساتدا یەکێک نین، بەڵکو زانستەکان خۆشیان تووشی هەمان چارەنووس دەبنەوە. ئەو شتەی کە پێی دەڵێین بیرەوەری، خۆی دەسەلمێنێت کە ئەو زانست و زانیارییەی کە لە زەینی ئێمەدایە دەتوانێت لەبیر بچێتەوە. لە یادکردن مردنی زانستێک و بیرەوەرییەک، لە دایکبوونی زانستێکی نوێیە، هەرچەند وا دێتە بەرچاو کە هەمان زانستی کۆنەکە گەڕاوەتەوە، بەڵام ڕاستییەکەی ئەوەیە کە زانستی کۆن جێی خۆی داوەتە زانستی نوێ، بەڵام زاتی خواکان دایمە یەکسانە و گۆڕانی بەسەردا نایەت. بەم جۆرە ئیسقرت ژیانی فانی مانەوەی خۆی مسۆگەر دەکات، لە جیاتی بوونەوەرێکی پووکاو بوونەوەرێکی نوێ دەهێنێتە دنیا کە وا هەست دەکرێت هەمان بوونەوەرە کۆنەکە بێت، کەواتە سەیر نییە کە هەموو خەڵک خۆشەویستی منداڵەکانی خۆیانیان لە دڵدایە، ئەم خۆشەویستییە هەمان حەز و ئەڤین و خۆشەویستی بە ماناوە و ژیانی هەتا هەتاییە. خۆشەویستی بۆ بەناوبانگبوون. لە قسەی ئەو سەرم سوڕما وتم. ئەی دیمۆتی مای زانا ئایا ئەم هەمووە ڕاستە؟ بە لەحنی دڵنیایی زانایانە وتی، دڵنیابە کە وایە. لە چاوچنۆکی و تەماعی خەڵک بڕوانە، ئەگەر پلە و پایەخوازی و حەز لە بەناوبانگ بوون لە بەرچاو نەگری، لە مانای زۆربەی ئیشەکانی ئەوان بێئاگا دەمێنیتەوە. لە پێناو ناوبانگ و مانەوەی ناو، خەڵک زۆر شت دەکەن و خۆیان دەخەنە مەترسیەوە کە ئەم ئیشانە لە پێناو ڕۆڵەکانیاندا ناکەن ئەگەر نەیانویستبا ناوبانگیان هەموو جیهان بگرێتەوە و ناویان بە نەمری بمێنێتەوە ئایا پێتوایە ئەلیکستیس بۆ ڕزگارکردنی ئادمتوس یان ئەخلیس بۆ تۆڵەی خوێنی پارتوکلوک خۆیان بە کوشت دەدا یان تێدرۆس خۆی دەخستە مەترسیەوە هەتا پاشایەتی بۆ کوڕەکانی بێڵێتەوە؟ نا. من دڵنیام خەڵک ئیشی گەورە دەکەن و هەرچەند گەورەتریش بەو هیوایەی کە دەنگۆی پیاوچاکیان بمێنێتەوە و ناویان نەمر بێت، لەبەرئەوەی نەمری ئاواتی هەموو خەڵکە، ئەوانەی کە جەستەی تەندروستیان هەیە لەگەڵ ژنان جوت دەبن و منداڵیان لێدەکەوێتەوە، خۆشەویستی وەڤینی ئەوان وەهایە، هیواخوازانە و منداڵانەی کە لە پاش ئەوان دەمێنێتەوە ناوبانگیان بە زیندوویی ڕابگرن و چێژی ژیانی هەتاهەتاییان پێ ببەخشن، بەڵام ڕۆحەکانیش زاوزێیان هەیە، کەسانێک هەن کە بە ڕۆح زیاتر لە جەستە ئەفرێنەر و خوڵقێنەرن، ئەگەر پرسیار بکەیت ڕۆحی ئەوان چی دەخوڵقێنێت، دەڵێن منداڵانێکی شایستە کە شایەنی پلەوپایە ڕۆح بن، واتە زانایی و چاکەکاری. شاعیران و هونەرمەندان ڕۆحی خوڵقێنەریان هەیە، بەڵام گەورەترین زانایی ئەوەیە کە ئەرکەکەی ڕێکخستن و هەماهەنگکردنی کاروباری بنەماڵە و کۆمەڵگایە کە پێی دەڵێن دادخوازی و میانەڕۆیی، کەسێک کە لە منداڵیەوە نوتفەی ئەم چاکەکاریەی تێدا هەبێت کە دەگاتە تەمەنی ڕوشد دەیەوێت زاوزێ بکات و بخوڵقێنێت، بە شوێن جوانیدا دەگەڕێت بۆ ئەوەی منداڵێکی لی ببێت بە پێی سروشت و خووی خۆی. جەستەی جوان لە ئامێز دەگرێت بە تایبەتی کاتێک کە ڕۆحێکی جوان لە جەستەیەکی جواندا بدۆزێتەوە، لە پاشان هەوڵ بۆ پەروەردەکردنی دەدات و بۆ چاکەکارییە ڕێنوێنی دەکات، ئەوەیە کە لە ڕووبەڕووبوونەوە لەگەڵ جوانی و لە تێکەڵبوون و جووتبوون لەگەڵ ئەو نوتفەیەی کە پەروەردە دەبوو دەبێتە خۆڵقێنەر، پاشان ئەو خۆڵقێنەرەی خۆی پەروەردە دەکات و لە نێوان ئەو جەستە و ئەو ڕۆحە جوانەی کە منداڵێکی لێی بووە پەیوەندییەک لە هەست و سۆز و شادی دروست دەبێت کە توند و تۆڵترین پەیوەندییەکانە ئەو شتەی کە ئەم دوانە بەو توند و تۆڵیە بەیەکەوە دەبەستێتەوە منداڵەکانیانن کە جوانی هەتاهەتاییان هەیە. چێ هەیە کە ئەم منداڵە ڕۆحییانەی لە منداڵە جەستەییەکان پێ باشتر نەبێت؟ هۆمەر و هیسوود، شاعیرە گەورەکانی تر، بەرهەمە نەمرەکانیان منداڵەکانیانن و چێ هەیە کە ئاواتەخوازی بوونی منداڵانی لەو جۆرەی نەبێت؟ ئەگەر نموونەیەکی ترت بوێت، کێ هەیە کە نەیەوێت وەک منداڵەکانی لوگورکوسی، مەبەست لێرەدا یاساکانە، ببێت کە تەنیا پارێزەرانی یۆنانن، هەروا سەیری سۆلۆن بکە کە باوکی یاساکانی ئەسینایە. لە نێو یۆنانیەکان و ئەوانی تریش زۆر ئەو کەسانەی کە بوون بە سەرچاوەی بەرهەمی گەورە و باش و خەڵکیش بۆ ڕێزلێنانی ئەوان و لە پێناو ئەو بەرهەمانەی کە پاش خۆیان بەجێیان هێشتوون پەرستگەیان بۆ دروست کردوون، بەڵام لەبەر ئەو کەسانەی کە منداڵانی جەستەیی لە پاش خۆیان بەجێ دەهێڵن، هیچ کەس پەرستگا دروست ناکات. ئەی سوقرات، ئەمانە نهێنیە بچوکەکانی ئەڤینە کە دەتوانی بیانزانیت. ئەگەر بە شوێن عیرفانەوە بیت لەوانەیە ڕێگەی گەیشتن بە نهێنیە گەورەکانیشت بۆ ئاشکرا بکرێت و پێت بوترێت بەڵام نازانم دەتوانی بگەیتە ئەوانە یان نا. من هەوڵی خۆم دەدەم کە ڕێگات پێشان بدەم. ئەگەر دەتوانی بە شوێنمدا وەرە. کەسێک کە دەیەوێت ڕێگای ئەڤین بە ڕێکی بپێوێت دەبێت لە لاوێتیدا دڵ بە ڕوخسارێکی جوان بدات. ئەگەر ڕابەرەکەی بە باشی ڕێی پێشان دابێت دڵ بە دڵدارێک دەبەخشێت، لەم دڵدارییەدا بیرۆکەی باش و جوانی بۆ دێتە ئاراوە. کاتێک کە وەهای لێ هات، تێدەگات کە جوانییەک جەستە وەک جوانی جەستەیەکی ترە و لەبەر ئەوە بە تەواوی دڵ بە جوانی جەستە دەدات. چ نەزانە گەر نەتوانێت ببینێت کە جوانی لە هەر ئەندامێکدا بێت لە ڕاستیدا یەک شتە کاتێک کە گەیشتە ئەم قۆناغە لە گەرم و گوڕی ئەو ئەڤینەی کە بە ئەندامێکی هەبوو کەم دەبێتەوە لەبەر ئەوەی ئەو شتە زۆر بچووکە و ئەو ئەڤینداری جوانیەکەیە کە هەموو ئەندامەکانە کاتێک دەگاتە قۆناغی سەروتر کە تێبگات جوانی ڕۆح گەورەتر و بەرزترە لە جوانی جەستە و بەم هۆیە گەر ڕوبەڕووی ڕۆحێکی چاکەکار و باش بووەوە کە جوانی ڕوخساری کەم بوو، حەزی لێ دەکات و دڵی خۆی پێ دەدات و ئەڤینەکەی دەخاتە دڵیەوە. ئینجا لە خۆیدا بیری جوان و باش کە لە پەروەردەکردنی گەنجەکاندا سوودمەند بێت، پەروەردە دەکات. لەوێوە دەگاتە قۆناغێک کە جوانی لە یاساکان و کۆبوونەوەکان و سیاسەتەکاندا دەبینێت. لێرەدایە کە بۆی ڕوون دەبێتەوە کە جوانی کەس و تاک لە بەرامبەر جوانی کۆمەڵ کەمبایەخە، لەوەش کە تێپەڕ دەبێت هەست بە جوانی مەعریفە و زانستەکان دەکات، لەم کاتەدایە کە ئیتر کۆیلەی کرێگرتەی ئەڤین نییە، ئیتر کۆیلە و دیلی خۆشەویستی و ئەڤینی لاویان پیاو یان کۆمەڵێکی دیاریکراو کە هەموویان خۆیان کۆیلە و ئەسیرن نییە، لەم کاتەدا لە دەریایەکی پان و بەرینی جوانی دەڕوانێت و بیری لێدەکاتەوە. لە کەنارەکانی ئەم دەریایەدا بیروڕای باش و دوور و درێژ لە زەینیدا دروست دەبێت و دەروونی ڕووناک و بەهێز دەبێت هەتا ئەوەی کە ژیری تێگەیشتنی تەواوەتی مەعریفەی پێ دەبەخشرێت کە ئەو مەعریفەیە لە هەموو جوانییەکانی دنیا جوانترە. ئەی سوقرات، داوات لێ دەکەم هەموو سەرنجی خۆت بدەیتە ئەو شتەی کە ئێستا دەیڵێم. کەسێک کە بەم شێوەیە قوتابی قوتابخانەی خۆشەویستی بووبێت و لە قۆناغە جۆراوجۆرەکانی تێگەیشتن لە جوانی گوزەری کردبێت، کاتێک دەگاتە کۆتایی ڕێگاکەی، لەناکاو سروشتێکی بۆ ئاشکرا دەبێت کە جوانییەکەی وەسف ناکرێت و ئەمەش ئەنجام و مەبەستی هەموو هەوڵەکانی ئێمەیە، جیهانێکی تازە و نوێ دەبینیت، کە جوانیەکەی پایەدارە و سەرەتا و کۆتایی نییە، بە جۆرێک نییە کە لە ڕوویەکەوە جوان بێت و لە ڕوویەکی ترەوە جوان نەبێت، یا لە چاوی کەسێکەوە جوان و لە چاوی کەسێکی ترەوە جوان نەبێت، یا لە ڕوویەکەوە جوان بێت و لە ڕوویەکی ترەوە ناشرین بێت، یا لێرەدا جوان بێت و لەوێ جوان نەبێت، بەڵکو لە هەموو ڕوویەکەوە، لەبەر چاوی هەموو کەسێک و لە هەموو شوێن و دۆخێکدا جوان بێت. لە ڕوخسار و دەست و جەستەی جوان ناچێت و لە قسەکردن و زانستدا هاوتای نییە شێوەکەی لە هیچ بوونەوەرێکی ئاسمانی و زەمینیدا نادۆزرێتەوە جوانەکەی کامڵە و تاکە و هەمیشەیە ئەو شتە جوانانەی کە لە دنیادا دەیبینی هەمویان لە جوانی ئەوەوە سەرچاوە دەگرن بەڵام ئەو لەم بەخشندەیی و بەخشینە لێیکەم نابێتەوە. لە زۆربوون و کەمبوونەوە و گۆڕان پارێزراوە. کەسێک کە بە ڕێبەرایەتی خۆشەویستی جوانیەکانی سەرزەوی دەست پێ بکات و ئەو جوانیانە وەک پەیژە بۆ سەرکەوتن بەکار ببات کە ئەو بۆ کۆتایی و ئەنجامی مەبەستەکان ڕێبەرایەتی دەکەن لە یەک جوانی بۆ دوو جوانی لەوێوە بۆ جوانی جەستە بە گشتی و لەوێشەوە بۆ جوانی هەڵسوکەوت و نەریت باش بگات و کاتێک لەوەش تێپەڕ بوو لە جوانی زانستەکان تێدەگات هەتا ئەوەی کە لە جوانیی زانستەکان دەگاتە جوانیی زانستی کامڵ و بێ سنوور کە باسم کرد، ئەمە زانستێکە کە ئەنجام و ئاوات و مەبەستی خودی خۆیەتی، ئەو ژنە بێگانە، ماتینەییە، وتی، ئەی سوقرات! ئەمەیە ئەو ژیانەی کە شایانی پلە و پایەی مرۆڤە، واتە ژیانێکی بەختەوەر کە تێیدا سەرقاڵی بینینی جوانیی کامڵ بێت. ئەگەر گۆشەیەک لەم جوانییە خۆی پێشانی تۆ بدات، لە دەست هەموو، ئەو ماڵ و سامان و جوانیانەی کە ئێستا دڵت لەلایەتی هەڵدەگریت و ئاگات لە نان و ئاو نامێنێت بۆ ئەوەی دەرفەتی بینینی ئەم جوانیەت هەبێت خۆزگە ئێمە چاوی ڕاستی بینینمان دەبوو بۆوەی ئەم جوانیەمان ببینیایە پاکی و بێگەردی ئەم جوانیە بێ هاوتایە و دوورە لە پیسی جەستە و ڕەنگ و بێهودەییەکانی ئەم جیهانە لەناوچوە. چ بەختەوەرییەک لەوە زیاترە کە مرۆڤ لەگەڵ جوانییەکی وەها کامڵ و هەتاهەتایی و خوایی هاودەم و هاوشان بێت. لە یادت بێ کاتێک کەسێک بەختەوەری گەیشتن بە ئەم جوانییەی دەست بکەوێت، دەتوانێت لە خودی جوانی و ڕاستییەکانی، نەک لە وێنە ڕاستییەکانی، دیاری زۆر وەربگرێت. ئەو کاتەیە کە بە پاکی و خۆپارێزی بووە بە هاوڕێ و هاودەمی خوا و بە نەمری گەیشتووە. ئایا ژیانێکی لەو جۆرە ئاوات و ئارەزوو نییە؟ ئەی فیدرووس! هەموو ئامادەبووان باش بزان کە قسەکانی دوو تیمە ئەمانە بوو و منیش بڕوام بە ڕاست و دروستیانەیە و لەبەرەوەی ئەو بڕوایم هەیە هەوڵدەدەم ئەم قسانە بە گوێی خەڵکی تر بگەینم و خەڵکیش هان بدەم کە بڕوای پێ بهێنن لە گەیشتن بەم لوتکەی کامڵبوونە هیچ ڕێنماییەک لە ئەڤین باشتر نییە بۆ مرۆڤ بۆی دەڵێین دەبێت هەموو کەس ڕێز لە خۆشەویستی بگرن و لە ڕێگەیدا هانگاو بنێن بەو جۆرەی کە ژیانی من بەو جۆرەیە ئای فیدروس ئەو شتەی کە باسم کرد ئەگەر دەتەوێت بە پیا هەڵدان و ستایشی خۆشەویستی دابنێ یان نا هەر ناوێکی تر کە دەیخوازی لێی بنێ خۆشەویستی ئالکیبادس بۆ سوقرات کاتێ قسەی سوقرات تەواو بوو هەموو ئامادەبووان ئافەرینیان لێ کرد ئەریستوفانێس دەیویست بە بۆنەی ئەو ئاماژەیە کە سوقرات بە وتەکەی ئەوی کردبوو شتێک بڵێت کە لە ناکاو لە دەرگایاندا و هات و هاوارێک هاتە بەرگوێ پێدەچوو ژمارەیەک سەرخۆش بن. دەنگی شمشاڵی کچە شمشاڵژەنەکەش دەبیسترا. ئاگاتووم بە خزمەتکارەکەی وت، بڕۆ بزانە کێیە. ئەگەر هاوڕێیانن بۆ ماڵەوە بانگێشتیان بکە و ئەگەر بێگانەن بڵێ خواردنەوە بە کۆتا هاتووە. ساتێک دواتر دەنگی ئەلکی بادز هاتە بەر گوێ. دیار بوو کە سەرخۆشە، هاواری دەکرد و دەیوت، ئاگاتوون لە کوێیە؟ بمبەن بۆ لای ئاگاتوون. لە ئەنجامدا بە جۆرێک کە پاڵی دابووەوە کچە شمشاڵژەنەکە و هاوڕێکانی تری هاتە ژوورەوە و تاجێک لە گوڵ و گەڵای بەسەرەوە بوو کە هاتە ژوورە وتی هاوڕێیان سڵاوتان لێبێت ئایا پیاوێکی سەرخۆش بۆ ناو خۆتان ڕێ پێ دەدەن ئەگەر نا ئەم تاجی سەرکەوتنە کە بۆ ئاگاتونم هێناوە دەخەمە سەرسەری و دەڕۆم لەبەرئەوەی دوێنێ لە ئاهەنگی سەرکەوتنەکەیدا نەبووم، هاتووم هەتا بە دەستی خۆم تاجی لەسەر سەر دابنێم، لەبەرئەوەی ئەو بە باشترین و زاناترین پیاوان دەزانم، ئایا بە سەرخۆشی من پێ دەکەنن؟ من بەلامەوە گرنگ نییە، لەبەرئەوەی دەزانم ئەوەی دەیڵێم ڕاستییە. ئێستا کە مەبەستەکەی خۆمم باس کرد، بێمە ژوورەوە یا نا؟ ئایا کەسێک لەگەڵ مندا دەخواتەوە؟ هەموو ئامادەبووان بە خۆشیەوە داوایان لێکرد کە لەگەڵیان بمێنێتەوە و ئاگاتونیش بە گەرمی پێشوازی لێکرد هاوڕێکانی ڕێنوێنیان کرد لە حاڵێکدا ئەو تاجە گوڵینەی کە لەسەری بوو بەنیەتی ئەوەی بیخاتە سەرسەری ئاگاتون لەسەری هەڵگرت و لەبەرئەوەی تاجە گوڵینەکە بەرچاوی گرتبوو نەیتوانی سوقرات ببینێت کە جێی بۆ کردبووەوە. ئەلکیبادس کەوتە نێوان ئاگاتون و سوقرات و تاجەکەی خستە سەر سەری ئاگاتون و باوەشی پێدا کرد. ئاگاتون بە خزمەتکارەکەی وت پێڵاوەکانی لە پێ بکاتەوە بۆ ئەوەی لەسەر مێزەکە نەفەری سێهەم بێت. ئەلکیبادیس پرسیاری کرد کە کەسی سێهەم کێیە و هەر کە چاوی بە سوقرات کەوت هاواری کرد. پەنا بەخوا، ئای سوقرات دیسانەوە تۆی؟ پێدەچێت دایمە لە کەمینی مندا بیت، لەبەرئەوەی لەو شوێنانەی کە هەر چاوەڕوانی تۆ نیم دێیتە بەرامبەرم، ئاخر چیت لە گیانی من دەوێت؟ دەبینم لە پاڵ کۆمەڵێک قسە خۆشی و وەک ئەریستۆفانس و ڕووخۆشترین کەسان پاڵت داوەتەوە. سوقرات ڕووی لاگاتون کرد و وتی، تکات لێدەکەم من لە مەترسی ئەم گەنجە بپارێزە. خۆشەویستی ئەو بووە بە مایەی گرفت بۆ من. لەو کاتەوە کە حەزم لێ کردووە ئەگەر سەیری ڕوخسارێکی جوان بکەم یان لەگەڵ کەسێک قسە بکەم لە حەسوودیدا دەبێت بە پارچەیەک ئاگر لە جنێو و هێرشکردنی ئاسایشم نییە و ئێستا لەوانەیە زیانێکم پێ بگەێنێت تکا دەکەم یا من لە مەترسی ئەو بپارێزە یا ئاشمان بکەرە و ئەگەر توند و تیژی نێوانت بەرگریم لێ بکە. ئەلکیبادس وتی، ئەی سوقرات! لە نێوان تۆ و من ئاشتی مەحاڵە، بەڵام سزادانت دەخەمە کاتێکی تر. تکا لە تۆ دەکەم ئاگاتوون هەندێک لەو قەردێلانەی کە لە تاجەکەی تۆی بەستووە بدە بە من بۆ ئەوەی لە دەوری سەری پڕ بەهای سوقراتی ببەستم، لەبەر ئەوەی نامەوێت گلەیی لە من هەبێت کە تاجم خستە سەر تۆ و نەمخستە سەر سەری ئەو. ئاخر ئەو بە زمان زانی هەموو دنیای دەستەمۆ کردووە و ئەم زمان زانیەشی ئیشی جارێکی نیە وەک تۆ کە دوێنێ هاواری زمان زانیت دەکرد بەڵکو هەمیشەییە. ئەمەی وت و قردێلەکانی بە دەوری سەری سوقراتدا بەست و دیسانەوە لە شوێنی خۆی دانیشت. ئینجا بە ئامادەبووانی وت، ئەی هاوڕێیان، پێدەچێت هەمووتان وشیار و بە ئاگا بن ئەمەش نەگونجاوە. دەبێت بادە بخۆینەوە و بەو مەرجە بوو کە من هاتمە لای ئێوە. من ئەرکی خزمەتگوزاریتان لە ئەستۆ دەگرم بۆ ئەوەی هەر کەسە و بەپێی پێویست مەی بخواتەوە. ئەی ئاگاتون! بڵێ با کوپەیەک شەراب بهێنن. ئینجا خۆی ڕووی لە خزمەتکارەکە کرد و وتی، ئەو دۆلکە شەرابە بهێنە و ئەو دۆلکەیەش پێوانەیەک بوو و زیاتر لە دوو لیتر شەرابی دەگرت. ئینجا پڕی کرد و بەسەریەوە نا و بە خزمەتکارەکەی وت دیسانەوە بۆ سوقرات پڕ بکاتەوە. پاشان وتی هاوڕێیان بڕوانن کە فێڵی من هەر کار لە سوقراتدا ناکات، لەبەرئەوەی چەند شەڕابی پێ بدەن دەیخوات و بەڵام نیشانەی سەرخۆشی تێدا پەیدا نابێت. ئەرکسیماخوس وتی، ئەی ئەلکیبادس، ئەمە چ جۆرە شەڕاب خواردنەوەیەکە؟ ئایا دەبێت شەڕاب وەک ئەو کەسانەی کە بۆ تینویتی شکاندن دەخۆنەوە بە سەرەوە بنێین و بیخۆینەوە، لەگەڵ ئەو خواردنەوەیدا نە قسەیەکمان هەبێت و نە گۆرانێکیش بڵێین؟ ئەلکیبادس جامە شەرابەکەی هەڵگرت و وتی، بە نۆشی گیانت بێت، ئەی کوڕی پیاوی زانا. ئەرکسیماخۆس وتی، نۆش، بەڵام دەبێت نەریتی بادەنووشیمان لەبەرچاو بێت. ئەلکیبادس وتی، ئەوا دەدەمە دەست تۆ، کە پزیشکی و نرخی هەزار پیاوتەیە، تۆ فەرمان بدە و ئێمە جێبەجێی دەکەین. ئەرکسیماخۆس وتی، بەرلەوەی تۆ بێیت بڕیار بوو هەرکاممان هەتا ئەو شوێنە کە پێمان دەکرێت باسی ستایشی خۆشەویستی بکەین. نۆرەکە لە چەپەوە بۆ ڕاست سوڕایەوە و هەموومان قسەمان کردووە. تۆ بادەت خواردووەتەوە بەڵام قسەکەت نەکردووە. ئێستا نۆرەی تۆیە. پاش ئەوەی قسەت کرد دەتوانی هەر بڕیارێک کە بتەوێت لەسەر سوقراتی بدەی. ئەویش بۆ کەسی دەستە ڕاستی خۆی و هەرەها تا کۆتایی. ئەلکیبادس وتی زۆر باشە، بەڵام بەراوردکردنی ژیری پیاوێکی سەرخۆش لەگەڵ پیاوانی ژیر و بەئاگا لە ویژدانەوە دوورە. حەز دەکەم بزانم ئایا ئێوە بڕواتان بەو شتانەی سوقرات کردووە کە ئێستا وتویەتی یان نا؟ دڵنیا بن کە ڕاستی ڕێک بە پێچەوانەی ئەو شتانەیە کە ئەو وتویەتی. ئەگەر لە بەردەمی سوقرات من ستایشی کەسێک بکەم، لە چاوچنۆکی ئاگر دەگرێت و هێرشم دەکاتە سەر. سوقرات قسەکەی پێ بڕی و وتی لەبەر خوا شەرمت هەبێت. ئەلکیبادس وتی بێدەنگ بە. سوێن دەخۆم هەتا لە بەردەمی تۆم ستایشی کەسی تر نەکەم. ئەروکسی ماخوس وتی زۆر باشە. کەواتە قسە لەسەر ستایشی سوقرات بکە. ئەلکیبادس وتی ئەی ئەروکسی ماخوس ڕای تۆ چیە؟ ئایا باشتر نیە کە بە ئامادەبوونی هەمووتان سزای بدەم؟ سوقرات وتی مەبەستت چیە؟ ئایا دەتەوێت هەم دیسان بە گاڵتەکردن بە من ئەم پیاوانە بخەیتە پێکەنین؟ ئایا ئەو ستایشەی کە دەیکەیت لەم جۆرانەیە؟ ئەلکیبادس وتی، ئەگەر دەرفەتم پێ بدەیت ڕاستی دەڵێم. سوقرات وتی، ڕێگەت پێ دەدەم، بەڵام تکات لێ دەکەم بەس ڕاستییەکان باس بکە. ئەلکیبادس وتی، کەواتە دەست پێ دەکەم، ئەگەر لە کاتی قسەکردندا شتێکم وت کە ڕاست نەبوو، دەتوانی قسەکەم پێی ببڕیت و بڵێیت ئەمە درۆیە. هەرچەند مەبەستی من ئەوەیە ڕاستیەکان بڵێم، بابەتەکان بەو جۆرەی کە بە خەیاڵمدا دێن باس دەکەم. کەسێک حاڵی وەک من بێت، ڕێککردنی قسەکانی ئاسان نیە. وە ئێستا ئەی هاوڕێیان قسە لە ستایشی سوقرات دەکەم. لەوانەیە سوقرات پێی وابێت گاڵتەی پێ دەکەم، بەڵام مەبەستێکی لەو جۆرەم نیە و بەس دەمەوێت ڕاستی بڵێم. سەرەتا دەڵێم سوقرات لە سیلنوسی جنۆکە دەچێت. سیلنوس ڕۆحێک بوو کە دایمە هاوڕێی دینوسیس، خوای شەراب بوو و جەستەی نیوە مرۆڤ و نیوە ئاژەڵ بوو. ئەلکیبادس لەبەر ناشرینی دەم و چاوی سوقرات بە سیلنوسی جنۆکەی وەسف کردووە. کە پەیکەرەکەیتان لە دوکانەکانی پەیکەر دروستکردندا دیوە. بە گشتی قامیش یان لولەیەک لە ناو دەمی دایە و لە ناوەڕاستەوە دەکرێتەوە. ئەگەر بیکەنەوە لە ناویدا وێنەی خواکان دەدۆزنەوە. هەروەها دەڵێن سوقرات لە مارسیاسی جنۆکە دەچێت، مارسیاس ئەو جنۆکە شمشاڵژەنە شارەزایە بوو کە داوای لە خوای مۆسیقا کرد پێشبڕکێی لەگەڵدا بکات و لەبەر ئەم بێ ڕەوشتیە سزای مردنی بۆ درا. ئەی سوقرات تۆ خۆت ڕەتی ناکەیتەوە کە ڕوخسارت وەک جنۆکەیە و خاڵی لێکچوونی تریش لەگەڵ جنۆکەدا هەیە، بۆ نموونە بێ ڕەوشتی و گەڕان بە شوێن نهێنی خەڵکانی تر، ئایەوانیە؟ ئەگەر ئەڵێی وانیە شاهێد دەهێنم. دەزانم دەڵێیت کە من شمشاڵژەن نیم بەڵام هونەر و شارەزایی تۆ لە شمشاڵژەنیدا هەزار جار لە مارسیاس زیاترە بەڵام ئەو بە هەناسەی خۆی و بە شمشاڵەکەی خۆیەوە دڵ و دەروونی خەڵکی داگیر دەکرد و هەموو ئەو کەسانێک کە بە شوێن هونەردا ڕۆیشتوون ئەم تایبەتمەندیەیان هەیە لەبەرئەوەی کە ئاوازەکانی کیۆی ئەلمپوز بارەگای خواکان هەمووی لە مارسیاسەوە دێت کە مامۆستای ئەم هونەرە بوو. ئەم ئاوازانە هەر کەس بیژەنێت ڕۆح داگیر دەکات، جا ژەنەر و وەستایەکی شارەزا بێت یا کیژۆڵەیەکی شمشاڵژەنی بێبەها. ئەم ئاوازانە گیان و ڕۆحی خەوتووی ئێمە بە ئاگا دەهێنێتەوە و، لەبەرئەوەی ئاوازەکان ئاسمانین و زەوقی تێگەیشتن لە نهێنی ئاسمانیەکانمان تێدا دروست دەکەن.